ڕۆژێکی شکۆدار بوو ڕوانیم سواری کەژاوەیەک بووە کە دوانزە بەندەی ڕەش هەڵیان گرت بوو بۆنی لە لەشی دابوو بۆ ئەوەی لە کاتی تێپەڕینی بەناو گەڕەکی هەژاراندا بۆنە ناخۆشەکان هەڵنەمژێ کاپتا قەڵەو ببوو ڕوانیم کە چاوێکی لە زێڕ و گەوهر دروستکراوی خست بۆ سەر چاوە کوێرەکەی بەڵام لە کاتی بینینی من دەستی بەگریان کرد پاشان دەستی بە قسەکردن کردوتی لە سووریادا جەنگ وا لە تەواوبووندایە چونکە هورمهب هەموو ئەو شارانەی گرتووەتەوە کە لە دەستی هاتی دابوو تەنها شاری کادژ ماوەتەوە کە ئێستا گەمارۆی داوە پاشان وتی وەک وەزانی لەبەرەوەی کە لە سووریادا مافی کڕین و فرۆشتنی دەستکەوتەکانی جەنگ بە من درابوو من لە کڕین و فرۆشتنی ئەم دەستکەوتانە داراییەکی زۆرم دەستکەوت و ئێستا کە گەڕاومەتەوە بۆ تەبەست لەم شارەدا کۆشکێکم کڕیوە و ئێستا چەند بەندەیەک لە کۆشکەکەی مندا خەریکی نەوژەنکردنەوە و ڕازاندنەوەن و من چیتر لە تەبەزدا مەیخانە ناکەمەوە چونکە ئەوەندە دەوڵەمەندم کە پێویستم بە مکارانە پاشان لەبارەی منەوە دواوتی سینۆهە گەورەی من لەم شارەدا لەبارەی تۆشتی ترسناکم بیستووە و بە منیان وت کە تۆ لێرەدا هەژاران و بەندە و کرێکارەکان لە دژی دەوڵەمەندەکان هانەدەی و بازرگان و دادوەرەکان تاوانبارەکەی و من ئامۆژگاری دەکەم کە وریا بیت چونکە ئەگەر لەسەر ئەم ڕێگایەت بەردەوام بی بۆ کاری زۆرم لێ ڕەوانەی کانگەت ئەکەن و ئەگەر ئەبینی کە تاوەکۆمڕۆ گرفتیان بۆ دروست نەکردووی لەبەرەوەیە کازانن تۆ هاوڕێی هورم هەبی و دەوڵەمەند و گەورەکان و کاهینەکان لە هورم هەب ئەترسێن وە ئێستا بە من بڵێ چی بووە کە تۆ دیسانەوە کاری شێتانە ئەکەی و لەوانەیە من بتوانم هۆی ئەم دێوانەییەت لەناو ببەم من دەستم بە ئاخاوتن کرد و پێم وت کە بەهۆی چ بیر و بۆچونێکەوە هەوڵم داوە کە خەڵکی ئاگادار بکەمەوە. کاپتا وتی، سینۆهە، من لە ڕابردوودا ئەمزانی کە تۆ پیاوێکی سادە و تەقریبەن شێتی، بەڵام لەو باوەڕەدا بووم کە بە بەسەرچوونی کات و بەساڵاچوون ئەبێتە هۆی ئەوەی کە چاک ببیتەوە، کەچی ئێستا ئەبینم کە لەگەڵ ئەوەشدا کە پیاوێکی بەتەمەنی، شێتیەکەت زیادی کردووە، لە کاتێکدا کە خۆت بینیت کە ئاتون لەم وڵاتەدا چ بەدبەختیەکی دروست کرد و چۆن خەڵکی تووشی قات و قڕی و نەخۆشی و نائارامی کردو من لەو باوەڕدام کە ئەم ئەندێشانەی کە لە مێشکی تۆدا دروزەبێ ئەگەڕێتەوە بۆ بێکاریت و لەبەرەوەی کە هیچی کە چارەسەری نەخۆشەکان ناکەیت تووشی ئەم بیرکردنەوانە ئەبیت تۆ ئەگەر وەکو جاران چارەسەری نەخۆشەکان بکەی تێگەی کە چاکردنەوەی تەنها نەخۆشێک زیاتر لە سەد هزار ئەوەندەی ئەم قسانەی کە هەم بۆ خۆت و هەمیش بۆ ئەوانی کە فریوی تۆ خۆن مەترسیدارە خۆشحاڵت دەکات و چێژ دەداتێ ئەگەریش نەتەوێت پزیشکی بکەی ئەتوانی وەکو هەموو ئەو دەوڵەمەندانی کە بێکارن خۆت بە شتێکی ترەوە سەرگەرم بکەی ئەگەر حەزت لە ڕاوکردن بواە بە تۆم ئەوت بچۆ ڕاوی ئەسپی ئاوی بکە بەڵام ئەزانم کە تۆ ڕاوچینیت و ئەگەریش حەزت لە پشی لە بواە پێتم ئەوت کە وەکو پپیت ئامون پشیلە بەخێو بکە و ئەمڕۆ ئەم پیاوە لە ڕووی پەروەردەکردنی پشیلەی باش لە تەبەستدا بەناوبانگە بەڵام ئەزانم کە تۆ لە بۆنی پشیلە بێزاری بەڵام جگە لە ڕاوکردن و بەخێوکردنی پشیلە ئەتوانی بە ئامرازی دیکەوە کاتەکانت بەسەر ببەی بۆ نمونە لەبەرەوەی کە تۆ خوێندن و نووسی نەزانی ئەتوانی کاتەکانی خۆت لە نووسیندا بەکاربهێنی وەیان پەرتوکە کۆنەکان کۆبکەیتەوە وەیان خەریکی کۆکردنەوەی کەلوپەلی سەردەمی هەڕەمەکان بیت یان ئامرازەکانی مۆسیقای سریانی پیا بکەی وەیان بتی بچووک و بووکە شووشەی ڕەش پێستەکان کۆبکەیتەوە کە لە سەرزەمینی کوشەوە ئەهێنرێ و لە هەموو ئەمانە باشتر ئەوەیە کەمایەوەی تەمەنت بە ئاسوودەیی و خۆشیەوە بەسەر ببەی و ئەبینی کە ساڵێک لە تەمەنت بە قەدەر مانگێک و مانگێک لە تەمەنت بە قەدەر یەک ڕۆژ لێت ئەڕوا وتم کاپ تا بینینی ئەم ستەمگەری و چەوساندنەوەی کە بەرامبەر بە بێ دەسەڵاتەکان ئەکرێ ناهێڵێت من بە ئاسوودەیی ژیان ببەمە سەر کاپ تا وتی گەورەی من لەم دنیادا هیچ شتێ تەواو نییە و هەموو شتێ کەم و کوڕی هەیە و کاتێ کە نان لە تەنور ئەهێنیتە دەرەوە ئەبینی کە قەراغەکانی سووتاوە و کاتێ کە میوەیەک دوکر دەکەی کە بۆ دەمتی ببەی ئەبینی کە کرمێکی تایە و شەراب لە دوای ئەوەی کە شەو ئەینۆشیتەوە بەیانی تووشی ژانەسەر و سستی زۆرە دەکا بۆیە چاوەڕوانی ئەوە مەبە کە لەم جیهانەدا کە هیچ شتێکی تەواو نییە دادپەروەریەکی تەواو هەبێت و نیازی باشیش لەوانەیە ئاکامی خراپی هەبێت و ئێمە بینیمان کە لە سەردەمی ئەخناتوندا لەگەڵەوەشدا کە ئەو فرعونە نیازی باشی هەبوو کەچی بڕیارەکانی ئەو دەرئەنجامێکی زیان بەخشی لێ پەیدا بوو سینۆها من پیاوێکی ئاساییم و هیچ نازانم بەڵام لەبەرەوەی کە چاوەڕوانی ئەوە نیم کە لە جیهاندا یەکسانی تەواو هەبێ سود لە ژیان وەرەگرم و ئەمڕۆ دادوەرەکان لە بەرامبەر مندا دائەچەمنەوە چونکە زانن کە دەوڵەمەندم بەڵام سینۆها تۆ لەگەڵەوەشدا کە یەکێک بووی لە گەورەکانی ئەم وڵاتە و ئێستاش هەر حیت و بە پزیشکی فیرعەون لە قەڵەمەدرێی لەم وڵاتەدا بەقەدەر بەندێک گرنگی و ڕێزت نییە چونکە تۆ ئەم هەڵس و کەوتت کردووە بۆ ئەوەی خۆت بێبەش بکەی گەورەی من ئەگەر تۆ بەرپرسی کاروباری ئەم دنیا بوویتایە مافی خۆت بوو کە پەژارەت هەبێ بەڵام کە تۆ ئەم دنیاەت وەها دروست نەکردووە ئیتر بۆچی لە خۆت ئاڵی کە لەم جیهانەدا داد پەروەری بوونی نییە بە گوێی من بکە و واز لەم بیرکردنەوانە بهێنە و بۆ ئەوەی دیسانەوە تووشی ئەم ئەندێشانە نەبیتەوە خۆت بە شتێکەوە خەریک بکە و ئەگەر بتانی خۆت بە پزیشکی کردنەوە خەریک بکەی ئەوە باشترە چونکە من تۆ ئەناسم و ئەزانم کە لە چارەسەرکردنی نەخۆشەکان چێژ وەرەگری و ئەو چێژ وەرگرتنە ئەبێتە بەر بەستێک کە واز لەو جۆرە بیرکردنەوانە بهێنی وتم کاپتا وتەکانت کاری لە من کرد و ڕازەکەی کە ئەڵێی چارەسەرکردنی نەخۆشەکانم لەلا خۆشە بەڵام تۆ لەگەڵ وتەکانتدا ناوی ئاتونە تێنا لە کاتێکدا کە ناوهێنانی ئەم خوایە قەدەغەیە و ئایا کەسانێکن کە هێشتا لایەنگری لە ئاتون بکەن؟ چونکە ئەگەر ئەم کەسانە نەبوونایە لەو باوەڕدانیم کە تۆ هەر لە خۆتەوە ئەو خویت بیرکەوت بێتەوە کاپتاوتی گەورم خوای ئاتون وەکو شاری ئاسەوە فەرامۆش کرا واتە چیتر وەکو خویەک باسی ئەو ناکەن بەڵام هێشتا هونەرمەندانێک هەن کە پەیڕەوی لە شێوازی هوەری ئاتونەکەن و هەندێ چیرۆک بێژیشەن کە چیرۆکەکانی سەردەمی ئاتون ئەگێڕنەوە و هەندێ جار لەسەر خاک وەیان دیوار خاچی ژیان واتە خاچی ئاتون ئەبینرێ بۆیە لەگەڵ ئەوەشدا کە هیچ کەسێ باوەڕی بە ئاتون نییە بەڵام ئەو هێشتا لەبیر نەکراوە وتم کاپتا من بە پێی ئامۆژگارێکی تۆ پیشەی پزیشکەکەی خۆم سەر لە نوێ دەست پێکەمەوە و لەبەرەوەی کەوتت بۆ کات بەسەر بردن خۆم بە شتێکەوە خەریک بکەم و کۆمەڵێ لە هەندێ جۆری کەلوپەل کۆبکەمەوە ئەوە من کۆمەڵێک لەو کەسانە کۆکەمەوە کە هێشتا ئاتونیان فەرامۆش نەکردووە کاپتا کە وای زانی من گاڵتەکەم خەریکی خواردنەوەی ئەو شەرابە بوو کەموتی بۆمانی هێنا بوو منی شەراب منۆشیەوە و تا ماوەی چەند کاژمێرێ بێکەوە خەریکی گفت و گۆبووین کاپتا مەز بوو لەبەرئەوەیکە قەڵەو بوو نەیتوانی لە جێی خۆی بەرز ببێتەوە و بەندەکانی هاتن و ئەویان هەڵگرت و خستیانە ناو کەژاوەکەی و بردیان بەڵام ڕۆژی دوایی کاپتە بە دیاری بەنرخەوە کە بۆ منی هێنابوو گەڕایەوە و هاتە ژوورەوە و بڕێکی زۆر زێڕی دا پێم و وتی گەورەی من هەرگیز مەهێڵە کە لە ڕووی خۆش گوزەرانیەوە هیچ کەم و کوڕیەکت هەبێ چونکە من ئەوەندە دەوڵەمەندم کە هەرچەندە زێڕت بێ ئەدەمێ و ئەمڕۆ لەبەرەوە لە ئەوەندە زیاترم بۆ نەهێناوی چونکە ترسم هەمووی بدەیتە هەژاران و کرێکاران. بەم شێوەیە لە ڕۆژی دواییەوە من تابلۆی پزیشکەکەم بەسەر دەرگای ماڵەکەمەوە هەڵواسی و نەخۆشەکان هاتنە لام و هەر کەسێ بە پێی توانای خۆی شتێکی ئەدا پێم و من داوای دەست هەقم لە نەدارەکە ناکرد و دەرمانم ئەدا پێیان بەڵام بە وریاییەوە لەبارەی ئاتونەوە لەگەڵیاندا دوام لە کاتی قسەکردن لەبارەی ئاتونەوە لەبەر ئەوە بە وریایی ئەدوام چونکە نەمەویست لێم بترسێن و وابزانن کە من بەتەمام باوەڕی ئاتون لە مێشکیاندا بچەسپێنم چونکە ئەگەر بترسانایە لەبارەی منەوە کە بایی پێویست بەدناو ببووم پڕوپاگەندەی ترسناکیان لە تەبەزدا بڵاوە کردەوە بەڵام زوو هەستم کرد کە ئاتون وەکو خوایەک بە تەواوەتی فەرامۆش کراوە و هیچ کەسێ باوەڕی پێ نییە و تەنها و کەسانی کە تووشی ستەمە بن و هیچ ئامڕازێکیان بۆ سەندنەوەی مافەکەیان یان تۆڵەسەندنەوە دەست ناکەوێ ستەمکارەکە بە خاچی ئاتونە سپێرن کە ئەو خاچە وەیان ئاتون خۆی تۆڵەی ئەوانیان لێ بکاتەوە ئەگەرچی واشیان بیرەکردەوە کە نە ئاتون تۆڵیان بۆ ئەکاتەوە و نەخاچەکەشی لە دوای هەڵچوونی نیل لە وەرزی پاییزدا ئامی فیرعونی میسر مرد و وا بڵاو بۆوە کە ئەو لە برساندا مردووە چونکە ئەوەندە لە زەهر خواردوو بوون ئەترسا کە تەنانەت ئەو نانەشی نەئەخوارد کە لە بەردەمیدا ئەیان کرد چونکە وایە زانی کە گەنمی ئەو نانە لەو کاتەی کە لە زەویەکاندا ڕواوە و قەدی بەرز کردۆتەوە زەهری پێوە کراوە هورمهب کاتێک کە هەواڵی مردنی ئامی بیست لەگەڵەوەشدا کە کاتشی گەمارۆدا بوو بەڵام دەستی لەو شارە هەڵگرت و ئەو شارەی بۆ هاتی هێشتەوە و لە سووریاوە بەرەو میسر گەڕایەوە بۆ ئەوەی لە میسردا بە دوایین ئارەزووی خۆی بگات و ببێتە فیرعەون هورمهەب ئامی بە فیرعەونێکی ڕاستەقینە نەئەزانی و بە پێی پیلانی ڕابردووی خۆی لە دوای گەڕانەوەی لە سووریا ڕایگەیان کە ئامی فیرعەونێکی درۆزن بوو جگە لە جەنگ و خوێن ڕشتن و بەدبەختکردنی میسرەکان ئارەزویەکی تری نەبوو لەبەر ئەوەی کە ئەو فیرعەونێکی ناڕاست بووە خەڵکی نابێت بۆ مردنی ئەو ماتەمی گشتی ڕابگەن و لاشەکەشی نابێت لە دۆڵی دەسەڵاتداراندا بنێژرێ هرم هەب دەرگای پەرستگەی خوای جەنگی داخست و ئیتر سەردەمی شەڕکردن تەواو بوو و منیش هیچ کاتێ خوازیاری جەنگ نەبوومە بەڵکو لەبەرەوەی کە بە سەربازێک لە قەڵەمەدرام ناچار بووم کە گوێڕایەڵی فەرمانی فیرعونەکانی میسر و لەوانەش ئامی بم و خەڵکی کاتێک کە زانیان چیتر شەڕ نابێتەوە هەلهەلەیان کرد و گەڕانەوەی ئەویان بۆ میسر بە سەرەتای بەختیاری خۆیان لە قەڵمدا لە دوای گەڕانەوە هرم هەب منی بان کردوتی سینۆها هاوڕێ من من وا هەز دەکەم کە من و تۆ لە چاو ئەو کاتەوە کە بۆ ئاخرین جار یەکترمان بینی پیرتر بووینە و من وتەکانی تۆ فەرامۆژ ناکەم کە ئەدوت تۆ پیاوێکی بێبەزەی و خوێنمژی بەڵام لەمە بە دوا شەڕ ناکەم چونکە بە ئامانجی خۆم کە خاوێن کردنەوەی میسر بوو گەیشتومە و لەمە بەدووە هیچ مەترسیەکی دەرەکی هەڕەشە لە میسر ناکە چونکە من توانیم نەیزەی هاتی تێک بشکێنم ئەگەرچی کادش هێشتا هەر لە دەستی هاتیدایە بەڵام ڕامسسی کوڕم لە دوای ئەوەی کە گەورە بوو ئەوێ ئەگرێتەوە و لەمە بەدواکاری من لە میسردا ئەوەیە کە ئەبێ تەختی پاشایەتی کوڕەکەم قایم بکەم ئەمڕۆ میسر وەکو تەویلەی پیاوێکی هەژار پۆخڵە بەڵام ئەبینی کە من ئەم تەویلەیە خاوێنەکەمە و ستەم لەناوە بەم و لە جیاتی ئەوە دادپەروەری بەرقەرارەکەم و لە میسردا هەموو کەسێ بە پێی شایستەی خۆی پاداشت لە کارەکەی وەرەگرێ واتە گەلی میسر وەزعی وەکو سەردەمەکانی کۆنی لێدێتەوە کە سەردەمی فراوانی و خۆشگوزەرانی بوو لەبەر ئەوەی کە ئەم گەلە لە کاتی پاشایەتی توت ئانخ ئامون و ئامیدا ڕەنجێکی زۆریان کێشا و برسێتیان چەشتووە من ناوی ئەم دوو فیرعونە ئەسڕمەوە وەک ئەوەی کە ئەم دوانە هەر نەبوو بێتن و پاشایەتیان نەکردبێ و لەبەر ئەوەی کە ناوی ئەخناتونیش خۆ بەخۆ سڕایەوە و لات کرا کەواتە من دەست پێکردنی پاشایەتی خۆم لەو ڕۆژۆ ژمێرەکەم کە بە شاهێنەکەی خۆم و هاتمە ناو تەبەسەوە و گەیشتم بە تۆ بەم پێیە کاتی پاشایەتی کردنی من لە ڕۆژی مردنی ئامن هوتبی سێمەوە ئەبێت چونکە ئامن هوتب لەو شەوەدا کە بەیانەکەی من لە تەبەزدا بە تۆ گەشتم کۆچی دوایی کرد پاشان هورم هەب بە هەردوو دەستی سەری گرت و من ڕوانیم کە جەنگە درێژخایەنەکان و تێپەڕینی ساڵەکان لۆچی قۆڵی خستوە دەم و چاوێ و هورم هەب بە پەژارەوتی ئەمڕۆ بارودۆخی میسر وەکو کاتی گەنجێتی ئێمە نییە و لە سەردەمی جەوانی ئێمەدا هەژاران تێرخواردوو ئەبوون و لە خانووە گڵیەکانی کرێکار و بەندەکاندا ڕۆنی ڕۆکی دەزەکەوت بەڵام ئەمڕۆ ڕۆنی ڕۆکی بۆ هەژاران وەکو زێڕی لێهاتووە و دەستیان نایگاتێ بەڵام سینۆهە من سەردەمی پێشوو ئەگەڕێنمەوە و کێڵگەکانی میسر ئاوەدانەبێتەوە و کانگەکان دەست بەکارەکەن و کەشتێکانی میسر بۆ هەموو شوێنێ ئەڕۆن و زێڕ و زیو و مسی خەزێنەی فیرعەون واتە خەزێنەی من پڕەکەن و من پەرستگای گەورە دروزەکەم و بە جۆرێ ئەم وڵاتە ئاوەدانەکەمەوە کە دە ساڵی تر ئەگەر تۆ زیندوو بمێنی تەنانەت یە کەژار و داماویش لە میسردا نابینی من لە وڵاتەدا خەڵکانی بێدەسەڵات و گەندەڵ لە کارەخەم چونکە نابێم کەسانە خوێنی گەلی میسر بمژن و کوڕەکەی من پێویستی بە خەڵکانی بەهێز هەیە کە لە دوای گەورەبوون بتوانێت جیهان داگیر بکات. ئەم وتانەی ئەو کاری لە من نەکرد و منی خۆشحاڵ نەکرد بەڵکو بە پێچەوانەشەوە ڕۆحی منی غەمکین کرد و سەرم داخست و وەڵامی هورم هەبم نەدایەوە ئەو کەزانی لە قسەکانی ناڕازی وتی سینۆها تۆ وەکو ڕابردوویت و هیچ نەگۆڕاوی و هەروەکو چۆن لە ڕابردوودا لە گەیشتن بە تۆ سەرسوڕماو ئەبووم و تۆ ئامرازی ڕەنجاندنی منت بەکارەهێنا ئێستاش ئازارم ئەدەیت و من چەند نەفام بووم کەوا ئەمەزانی بەبینینی تۆ دڵخۆشە بم و لە دوای گەڕانەوەم بۆ تەبەس تۆ یەکەمین کەسی کە بانگم کردویت بۆ ئەوەی لە دیدارت خۆشحاڵ بم و هێشتا ژن و مناڵەکانی خۆم نەبینیوە بەڵام تۆ بە بێدەنگی خۆت و ئەم چارە خەماویەت پەژارەی منت زیاد کرد من لە سووریادا زۆر خەمبار بووم چونکە کەسم نەبوو کە بتوانم بە ئازادی لەگەڵیدا بدوێم و هەر جارێک کە لەگەڵ یەکێکدا قسەمە کرد وریا بووم کە شتێکی ناڕێک لە دەمم دەرنەچێ بەڵام لەبەر ئەوەی تۆ بە مەحرەمی خۆمەزانم لە لای تۆ هەرچیەکی بمەوێ ئەیڵێم و لە قسەکردن ناترسێم سینۆها من هیچ شتێکم جگە لە هاوڕێتی لە تۆ ناوێت و تۆ ئەم دۆستایەتیە سادە و بێتێچوونە لە من ئەگریتەوە چونکە بینم کە لە دیداری من خۆشحاڵ نیت من دەستەکانم بە ئەژنۆمۆنا و لە بەرامبەریدا داچەمیمەوە پێمت هورم هەب من تاکەمایەوەی هاوڕێکانی سەردەمی گەنجەتی تۆم و جگە لە من هەموو هاوڕێکانی سەردەمی جوانیت مردونە و باوەڕ بکە کە من تۆم زۆر خۆشەوێ تۆزانی کە دۆستایەتی من بەرامبەر بە تۆ بۆ زێڕ و کانزانیە و من پلەپایم لێت ناوێت و لە ڕابردوودا بەبێ مەبەستی مادی تۆم خۆشەویست و لە ئایندەشدا هەر بەبێ تەماحی مادی تۆم خۆشەوێ هورم هەب تۆ ئەمڕۆ بەهێزترین پیاوی میسری و هیچ کەسێ توانای ڕکەبەری لەگەڵت دانیە و ئەزانم کە بە زووی تاجی پاشایەتی میسر ئەخەیتە سەرخۆت و لەسەر تەختی فیرعونە گەورەکانی ئەم وڵاتەدا دا ئەنیشی و هەموو کەسێ ناچارە کە فەرمانەکانت جێبەجێ بکات و لەبەر ئەوەی کە خاوەنی دەسەڵاتی داوات لە یەکەم کە سەردەمی خویاتی ئاتون بگەڕێنیتەوە و تۆ ئەگەر ئەم کارە بکەی ئەخناتون فیرعەونی کۆچکردو لە خۆت ڕازیەکەی و تاوانکاریە دڵ تەزێنەکەشمان قەرەبوەکەیتەوە خوای ئاتون بگەڕێنەوە بۆ ئەوەی هەموو تاکەکانی مرۆڤ یەکسان بن و جەنگ لەناو بچێ هرم هەبوتی سینۆها تۆ ئەگەر شێت نەبویتایە ئەم قسە نەئەکرد چونکە گەڕانەوەی ئاتون مەحاڵە و ئەگەریش بکرایە هەر سودی نەئەبوو ئەو قسانەی کە ئاتون ئەیکات وەکو بەردێکی گەورە وابوو کە فڕێی بدەیتە حەوزێکەوە و دەنگی پێیا ئەکرد و ئاوەکەی ئەشڵەقان بەڵام هیچ سودێکی بە کەس نەئەگەیان ئاخناتون کە لایەنگری لە ئاتونەکرد وەکو هەموو خەڵکی لە ژیانی سەردەمی خۆی واتە سەردەمی ئێستا ڕازی نەبوو ئەیویست بیگۆڕێ چونکە مرۆڤ وەها دروست بووە کە ژیانی سەردەمی ئێستای پێ باش نییە و حەسرەت بۆ ژیانی ڕابردوو ئەخوا یان وا بیرەکاتەوە کە ژیانی داهاتووی لە ئێستای باشترە بێت و ئەخناتون بە هۆی ئەم هزرەوە بە شێوەیەک میسری هەژار کرد کە لە هیچ سەردەمێکدا هاوتای نەبینرابوو بەڵام من بەبێ ئەوەی کە سەردەمی خویەتی ئاتون نوێ بکەمەوە وا ئەکەم کە جیاوازی دەوڵەمەند و هەژار زۆر لە ئێستا کەمتر بێت و بۆ ئەم مەبەستە ئەوەندە دەوڵەمەندەکانە وشم کە داراییەکەی خۆیان لە دەست بدەن و تەنانەت لە گوشار خستنە سەر خویەکانی میسریش کە زۆر قەڵەو بوونە دەست ناپارێزم و لە باتی ئەوە بە جۆرێک کشتتوکاڵ و پیشەسازی و بازرگانی بۆ هەژاران پەرەپێدەم کە ئەوان بتوانن خۆیان بگەێنە دەوڵەمەندەکان و بەم شێوەیە بەبێ ئەوەی کە ئاتون بگەڕێتەوە و ئاژاوە و برسێتی و نائارامی لە وڵاتدا دروست ببێ مەبەستی ئاتون دێتە دی بەڵام تۆ لە قسەکانی من تێناگەی چونکە پیاوێکی لاوازی و پیاوی لاواز ناتوانێ پێی بە پیلان و بڕیاری پیاوی بەهێز ببات و کەسێکی بەهێز وەکو گەلێکی بێ دەسەڵات بۆ ئەوە دروست بووە کە بکەوێتە ژێر پێلەقەوە و لەوەتەی جیهان بووە ئەم بنەمایە فەرمان ڕەوایی کردووە و لەمە بە دواش هەروەبێ من لە وتەکانی دوایی هورم هەب زۆر دڵگران بووم و زانیم کە لە خۆبایی بوونی سەرکەوتن و دەسەڵات ئەوی سەرمەس کردووە بۆیە تاکە هاوڕێی سەردەمی گەنجێتی خۆی ناناسێت کە لە کۆنەوە بۆی ماوەتەوە و جنێوی پێدات و بە قەڵسیەوە لە لای هەڵسام و زانیم کە چیتر لە نێوان من و ئەودا هاوڕێتی کۆن بەردەوامی نابێ. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەش دەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرمونون هاوڕێمان بن.